چەند تایبەتمەندیەکی گرنگی تەبلیغ چەند تایبەتمەندیەکی گرنگ هەیە لە تەبلیغدا کە پێشتر تیشکمان خستە سەر هەندێکیان با ئێستاش بە باسکردنی پوختەیەک سەبارەت بەوانە و تیشک خستنە سەر ئەو بابەتانەش کە لێیان نەدواوین بابەتی تەبلیغ بە پایان بگەێنین یەکەم تەبلیغ دیوێکی هەیە کە بەسەر فەتانەتدا دەڕوانێت دەتوانین ناوی شیرەی برین منتیقی پێغەمبەرانە دووەم دەبێ ئەو شتانەی تەبلیغکار خەڵکی بۆ بانگ دەکات سەرەتا لە ژیانی خۆیدا بە جوانی ڕەنگی دابێتەوە ئەو شتانەی باسیان دەکات دەبێ ئەو شتانە بن کە لە ژیانی ڕۆژانەی خۆیەوە نمونەیان گرتبێت بەڵێ پێویستە بانخواز قسەکانی ئاوێنەی ژیانی بێ و خەڵکی بۆ ئەو شتانە بانگ بکە کە لە ژیانی خۆیدا بەکردەیی بوونیان هەیە نەوەک بەردەوام باز لە شتانێک بکە کە پێویستە لە ژیانی کەسانی تردا هەبێ سێم دەبێت دەرەنجامی چاوەڕوانکراو لە تەبلیغ تەنها ڕەزامەندی خوای گەورە بێت، تەنانەت بەهەشتیش نابێ وەک ئامانجی تەبلیغ تەماشا بکرێت، ئەمەش بە واتای فیداکاری دێت لە تەواوی فەیزە مادی و مەعنەوییەکان. باشناسینی تاکەکان. یەکەم، بریتیە لە فەتانەتی ناوەکی. ڕویەکی تری تەبلیغی پێغەمبەری خوا عەلەیهی سەلاتی وەسەلام ئەو ڕویە کە بەسەر فەتانەتدا دەڕوانێت، بەڵام دەبێ ئەوە بزانین کە فەتانەت تەنها بریتی نیە لە کایەیەکی مەنتیقی وشک، بەڵکو بریتیە لە پرۆسەیەکی مەعنەوی وەها کە لە ڕووکەشەوە بۆ قوڵایی ناخ و لە دنیاوە بۆ دواڕۆژ درێژ دەبێتەوە. مرۆڤ وەک چۆن خاوەن ڕەهەندێکی عەقڵانییە، وەهاش خاوەنی ڕەهەندی هەست و سۆزە. ئەوانەی تەنها ڕوو بە عەقڵ و مەنتیقی مرۆڤەکان دەدوێن و ژیریان بە تاکە لێکدەرەوەی تەواوی کایەکانی ژیان قەبووڵ کردووە، دەبینی تووشی پەرێشانی و بێچارەیی دەبن کاتێک ڕووبەڕووی بچووکترین کەلێن دەبنەوە لە دنیای هەست و سۆزدا. لەولاشەوە ئەوانەی بە تەنیا لە ڕوانگەی هەست و سۆزەوە هەڵسەنگاندن دەکەن، دەبینی بەرامبەر لێکدانەوە عەقڵیەکان توشی نشوز دێن بەڵام ئەوە تەنها حەزرەتی محمدە صلی اللە علیە وسلم کە لە یەک کاتدا لەگەڵ مشاهدە و محاکەمە و هەستەوەرە ناوەکیەکاندا دەدوێ و لە چوارچێوەی بانگەوازەکەیدا جێی هەمویانی کردوەتەوە مامەڵەی پێغەمبەری خوا علیه الصلوة والسلام سەرەتا لە ڕێگەی ئەو شتانەوە بوو کە بە چاو دەبینران ئەوجا نمونەی لەسەر دەهێنانەوە و لەم ڕێگەیەوە ڕێچکەی بەرەو ڕۆحەکان لێدەدات. عەقڵی بەکارهێنا و عەقڵی بەرامبەرەکەیشی دەخستە کار. گرنگی بە داوەری ژیری دەدا و بە شێوەیەکیش ویژدانەکانی دەدواند، هەر کەس دەنگی ئەوی لە ویژدانیدا ببیستایە، بە جارێک بازی دەدایە پێش ئەوانەشەوە کە دەیانویست تەنها لە ڕێی ویژدانەوە بگەن بە حەقیقەت و خۆی لە پاڵ کانیاوە سازگارەکەی حەقیقەتدا دەبینیەوە. کەسانێکی وەک باسکال و بێرگسۆن کە لە ڕێی حەدس، ئینتوێشنەوە، هەوڵی دۆزینەوەی خۆیان داوە، سەرەڕای ئەوەی کە ئەم بابەتە کایەی پسپۆری خۆشیانە، کەچی هێشتا بە چەندین قۆناغ لە دوای ئەو هاوەڵانەوەن کە پێغەمبەری خوا عەلەیهی سەلاتی وەسەلام هەناسەی ژیانی بەبەردا کردوون و پێی گەیاندوون. ئەوە با لەو لاوە بوەستێت کە بەراوردکردنیان لە بواری فەزیلەتی ڕەها و گشتیدا، تەنانەت لە گەڵ بچووکترین ئیمانداریشدا هەرگیز نەبووە و ناشبێت. بەڵێ، هەر وەک چۆن لە هیچ مەیدانێکدا هەرگیزا و هەرگیز ناگەینەوە بە جێ پێکانی پێغەمبەری خوا عەلەیهی سەلاتی وە سەلام، لە بواری فەتانەتیشدا بە هەمان شێوە، سەرەتا بە پێشچاوخستنی ڕاستی شتەکان نەیارەکانی دەدا بە چۆکدا، ئەوەتا بە پەنجە ئاماژەی بۆ پتەکان دەکرد و عەقڵی دەدواندن و دەیوت، ئێوە چ ئاواتێکتان بەو دار و بەرد و خۆڵەوە بەستووە؟ دواتریش بە ماهییەتە بێوێنەکەی یان بە پەرجوویەک دەستی ئەو کەسەی دەگرت کە کەمێک پێشتر عەقڵی دواندبوو بەرەو هەرێمی دڵ کێشی دەکرد. دواتریش لە سایەی ڕەنگ گرتەیی بە ڕەنگی حوزووری نەبەوی قۆناغێکی تر بەرزی دەکردەوە. تا ئەوەی ئۆخرەوی بوون لە سەرتاپای گیانیدا دەنەخشا. با سەیری ڕۆحانی حەزرەتی عومەر ڕەزای خوای لێ بێ بە نموونە بهێنینەوە. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بەم شێوەیە لەگەڵی دواوە. بەلامەوە سەیر بوو چۆن کەسێکی خاوەن عەقڵی وەک تۆ لە دەرەوەی بازنەی هیدایەتدا ژیان دەگوزەرێنێ. هەرگیز نەدەچوو عەقڵمەوە کە مرۆڤێکی وەک تۆ چاوەڕێی شتێک لەو دار و بەرد و خۆڵە بکات. پێشەکی لەم قسانەدا نرخاندن و ڕێزلێنانی حەزرەتی عومەرمان بەرچاو دەکەوێت. ئەمە سەرباری ئەوەی کە مامەڵەیەکی ڕێزدارانەش لەگەڵ مەنتیق و ژیریدا کراوە. لەم ڕێیەشەوە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە ڕووە مەنتیقەکەوە بە تەواوی مانا حەزرەتی عومەری بەدەست هێناوە. بە دوایشدا بە شێوازە بێوێنەکەی خۆی کە لەوەتەی هەبووە کانگای متمانە و دڵنیایی بووە چووەتە دڵیەوە. لە قۆناغی سێیەمیشدا قوڵی بەندایەتیەکەی ئەوی گەیاندە ئاستێک ئەو ئەمەرەی جاران وشترانی دەنایە ژێرباڵی و دەیدان بە زەویدا و ئێستا لە بەردەم پێغەمبەری خوادا سەڵ اللە و عليه وسلم بە ئەدەبەوە چۆکی داداوە و بۆ نواندنی ڕێزی شایەن بەرامبەر ئەو سەروەرە وەک شۆڕەبی خۆی چەماندوەتەوە. بەر لە کۆتایی هاتنی ئەم بڕگەیە نمونەیەکی بەرجەستە دەهێنینەوە و دەچینە سەر لایەنەکانی تر. گەنجێک دێتە خزمەتی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هاوەڵان بە ڕاشکاوی ناوی ئەم گەنجەیان نەبردووە بەڵام بە یەخستنی چەند ڕیوایەتێک دەگەینە ئەو ئەنجامەی کە ئەو گەنجە جولەی بیب بووە ڕەزای خوای لێبێ ئەم گەنجە دێتە حزوری پێغەمبەری خوا و دەڵێت ئەی پێغەمبەری خوا مۆڵەتم بدە زینا بکەم چونکە بەڕاستی توانای خۆگرتنەوەم نییە بێگومان کاردانەوەی ئامادەبوانی مەجلیس جۆراوجۆر دەبێت. هیوایان تێدابوو دەیویست دەمی بگرێت و ئاماژەی ئەوەی بۆ بکات کە، تۆ چۆن لەبەردەمی پێغەمبەری خوادا وەها قسەیەک دەکەیت؟ لەو لاشەوە یەکێکی تر چمکی کراسەکەی بەری ڕادەکێشا و یەکێکی تریش گوڕی دەخواردەوە لێی بدات. لەم نێوەندەدا تەنها کەسێک کە دەنگ ناکات و چاو لە هەموو شتێک دەپۆشێت، پێغەمبەری بەشان و شەوکەت و کانیاوەکەی شەفەقەت و بەزەیی دەبێت. گوێی لێ دەگرێ و دواتر بانگی دەکاتە لای خۆی و دایدەنیشێنێ. خوار تەنیا ئەم تۆزە مامەڵەیە بەس بوو بۆ ئەوەی ئەو گەنجە مەست بکا، ئینجا لێی دەپرسێت، ئایا ڕازی دەبوویت گەر کەسێک هەمان کاری لەگەڵ دایکت ئەنجام بدایە؟ گەنجەکە لە وەڵامدا دەڵێ، دایک و باوکم بە فیدات بن پێغەمبەری خوا، نەخێر هەرگیز ڕازی نەدەبوو. پێغەمبەری خوا دەفەرموێ، دەی هیچ کەسیش ڕازی نیە کاری وا لەگەڵ دایکیدا بکرێت. ئەی گەر کچێکت هەبوایە ڕازی دەبوویت کاری وای لەگەڵ بکرێت؟ گەنجەکە دەڵێ گیانم بە فیدات پێغەمبەری خوا نەخێر هەرگیز ڕازی نەدەبوو اینجا پێغەمبەری خوش دەڵێ دەی هیچ کەسێکیش بە کارێکی وەها ڕازی نابێت بۆ کچەکەی ئەی ڕازی دەبوویت کارێکی وەها لەگەڵ پورت ئەنجام بدرێت گەنجەکە دەڵێ نەخێر پێغەمبەری خوددا ڕازی نەدەبوو پێغەمبەری خوا دەڵێ ئەی ڕازی دەبوویت کەسێک لەگەڵ خوشکەکەت ئەو کارە ئەنجام بدات گەنجەکە دەڵێ نەخێر هەرگیز ڕازی نەدەبوو وە کۆتا قسەی پێغەمبەرمان دە کەواتە باش بزانە کە هیچ کەسێکیش نییە ڕازی بێ بەوەی کارێکی وا لەگەڵ دایکی کچی پوری یان خوشکی ئەنجام بدرێت بەڵێ بەم گفتوگۆ مەنتیقیە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئەم گەنجەی خستە مشتیەوە و دڵی پاک بکەرەوە و دامێنی پارێزراو بکە. لە پاش ئەم دوعایە جولەیبیب بوو بە نموونەی داوێنپاکی و عیفەت، بەڵام لەبەر شێوازی ژیانی پێشووی، کەس کچی خۆی نەدەدایە، تا ئەوەی پێغەمبەری خوا عەلەیه الصلوة والسلام میانگیری کرد و لە کۆتاییدا جولەیبیش خێزانی پێکهێنا. دوای هاوسەرگیریەکەشی لە یەکەم غەزادا شەهید دەبێت. دوای تەواوبوونی غەزاکە، پێغەمبەری خوا عەلەیه الصلوة والسلام لە هاوەڵان دەپرسێت، کەستان کەم نییە؟ ئەوانیش دەڵێن، نەخێر ئەی پێغەمبەری خوا، کەسمان کەم نییە. بە دوای ئەم وەڵامەدا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەفەرموێ، بەڵام من کەسێکم دیار نییە. ئینجا دەگەڕێت تا جولەیبیب دەدۆزێتەوە، دەبینن حەوت کەسی کوشتووە و خۆشی شەهید کراوە. پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ، سەری جولەیبیب دەنێتە سەر ڕانی و دەفەرموێ، هذا منی وأنا منه. ئەم جولەیبیبە لە منە و منیش لەو. ئیتر بەم شێوەیە جولەیبیب بە دەم گەیشتن بەم پایە بڵندەوە بەرەو ئاسۆی ڕۆحی لە شەقەی باڵ دەدات. بەڵێ، فەتانەتی هەرەمەزنی پێغەمبەری خوا عەلەیهی سەلاتی وەسەلام بوو کە گەنجێکی زیناکاری لەو ماوە کەمەدا بەرەو ئاستێکی وا بەرز کردەوە کە ژیری لە ئاستی داددۆشدا بمێنێت جا با ئێستا تەواوی پەرۆشیار و پێگەیەنەرانی دنیا کۆببنەوە و بڕۆنە نێو دوورگەی عەڕەبی بزانین داخۆ دەتوانن ئەو پەروەردە و کامڵبوونە ئەخلاقی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە ماوەیەکی زۆر کەمدا بەرپای کرد تۆواز لە پەروەردە و کامڵبوونی ئەخلاق بێنە بگرە تەنها یەک دوو بنەمای ئەخلاقی بچەسپێنن واقعی حاڵ بە هەموو ڕوونیەکیەوە پێمان دەڵێت کە وەڵامێکی ئەرێنیمان دەست ناکەوێت؟ بەڵێ، ئەو سەردەمەی پێغەمبەری خوای تێدا دەژیا، سەردەمێک بوو هەموو جۆرەکانی بێڕەوشتی لە مرۆڤی ئەو ڕۆژگارەدا وەک فیترەتی لێهاتبوو، پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام تەنیا بەوە نەوەستا کە بێخی ئەو ڕەوشتە خراپانە لە دەروونیاندا دەربێنێت، بەڵکو لە هەمانکاتدا بە جوانترینی خووڕەوشتەکانیش ڕازاندنییەوە، بە جۆرێک، مرۆڤایەتی نە لە پێش ئەوان ڕەوشتێکی لەو جۆرە و مرۆڤگەلێکی بە ڕەوشتی لەو جۆرەی دیوە، نە لە پاش ئەوانیش. جا وەک چۆن مێژووی ئیسلامی بە هەزاران نموونەیەوە ڕاستگۆترین شاهێدی ئەم ڕاستییەیە، هەر بەو جۆرەش بێ ئاکامیی هەموو ئەو هەوڵ و کۆششەی لەمڕۆدا دەدرێت بۆ قەڵاچۆکردنی هەندێک خووی خراپ، سەلماندنێکی تری ئەم ڕاستییە حاشاهەڵنەگرەیە. ئەمەش نموونەیەک. ئەوەتا دەوڵەتێک بە تەواوی مەزنی خۆیەوە هەڵمەتی بەرەنگاری دژ بە جگەرە ڕادەگەیەنێ. وەزارەتەکان بە چەندین پڕۆژە دێنە مەیدان. بە سەدان زانا بە شێوازی جۆراوجۆر لەسەر ئەم بابەتە کۆنفڕانس و مێزگر ساز دەکەن. چەندین کتێبی لەسەر دەنووسرێت و لە ڕێگەی جۆرەها دروشمەوە وەک بڵێی جەنگی نیشتیمانی دژ بە جگەرە ڕادەگەیەنرێت. کەچی هێشتاش ئەنجام هەر سفرە و هیچ بەدەستەوە. ئینجا ئێستا ڕووتان وەربچەرخێنن و سەرنجێکی ئەو کۆمەڵگەیە بدەن کە پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام پێی گەیاندووە. بە چاوی خۆتان ببینن کە چۆن هەرچی دەفەرموێت یەکسەر دەکەوێتە بواری جێبەجێکردنەوە. فەرموون ئێوە و ئەم نموونەیە. حەزرەتی ئەنەس ڕەزای خوای لێبێ بۆمان دەگێڕێتەوە، لە ماڵی تەڵحە بادەی شەرابنۆشانم پڕ دەکرد و ساقیەتیم دەکرد. لەو کاتەدا لە دەرەوە دەنگێکات دەنگەکە دەیوت، ئاگادار بن، مەی قەدەغە کرا. هەر بە بیستنی ئەمە، ئەوەی کاسەی مەی بەدەستەوە بوو داینا. ئەوەشی دەمی بۆ بردبوو، تفاندیەوە و هەموو بەجارێ هەرچییەک لە کوپەکانیان دابوو ڕژاندیانە کۆڵان. بە چەشنێک، بە درێژایی چەندین ڕۆژ شەراب لە کۆڵانەکانی مەدینەدا جۆگەلەی بەستبوو. بەڵێ. ئەو پێغەمبەرە مەزنە عەلەیهی سەلاتی وەسەلام هەموو ئەم کارانەی بە سەرکەوتوویی ئەنجام داوە. ئەوانەش کە چاوی ئەم بەرایی نایەت، نیوەی دوورگەی عەڕەبیان پیشان دەدەین و پێیان دەڵێین، فەرموون، ئێوە لە ملیۆنێکدا یەکی ئەو کارانە ئەنجام بدەن، کە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئەنجامی داوە، هەرگیز بۆتان ئەنجام نادرێت. نوری نەمر.